لەوانەیە یەکێک هاوڕا نەبێ لەگەڵ من بەڵام ئەوەی بە گرنگم زانیوە بۆ هۆکار و سەبەبی ئەوەی کەوا گەلێک نەتەوەیەک نیشتمانێک دوا بکەوێ و تیا بچێ لە چەند خاڵێکە دەیخەمە خزمەتان بە ئومێدی بەخۆداچوونەوە، بە ئومێدی بیرکردنەوە. مامۆستا سەعید نورسی کە بە مەلا سەعیدی کوردی مەشهور بوو ڕەحمەتی خوای لێبێ لە تورکیا کوردستان باکوور یا کوردستانی تورکیا ئەفەرمێ چوار دانە یەک بێنە یەک یەک یەک یەک چوار یەکی دایاننێ کۆیان کەرەوە بڵێ یەک زائید یەک زائید یەک زائید یەک ئەکاتە چەند ئەکاتە چوار بەڵام ئەم پیاوە بەڕێزە دەفەرمێ ئەم چواریەکە لە پاڵ یەکدایان نێ چواریەک بە ریزی یەکانی پاڵیان بە بە یەکەوە ئەکاتە چەند هزار و سە و یانزە چوار لە کوێ و هەزار و سەد و یانزە لە کوێ یەکڕیزی یەکگرتن و یەکێتی و یەکپارچەیی گەل و نەتەوە وەکو ئەو چواریەکە یا ئەو چوار ژمارەی لە پاڵ یەکدایان بدەی ئاوا هێزی زیاو ئەکا تۆکمە و بەهێزە بێ بەڵام کە لەتت کرد کە پەتپەتت کرد هەرێکێ لە سوچێ ئەگەر دە دانەیەکیش بین ئەبین بە دە ئێستا ئەڵێ بیست قەوارە ناوی خۆیان تۆمار کردو بۆ هەڵبژاردن یانی ئەەکەینە بیست هێزمانەکاتە بیست یەک زاید یەک هەتا بیست مساویە بە بیست بەڵام من بیسە لە پاڵ یەک بن ئەڕا بۆ بیست هەزار و دووسەد هەزار و دووسەد ملیۆن بەڕێزان یەکڕیزی و یەکێتی و تۆکمەی گەل و نەتەوەش ئەم یاسا ماتماتیکیە بەسەریدا دەچەسپێ ڕۆڵەکانی گەل ئەگەر لە پاڵ یەکدا بن و پشتی یەکتر بگرن هێز و توانایان چەند بەرامبەر دەبێ بەڵام ئەگەر هەر یەکە و هەر دەستە و لایەنێک لە ئاوازێ بخوێنێ و ڕووی کردە دیوارێک، ئەوا هێزەکان دابەش دەبن و بگرە هەندێ لەو هێزانە هێزەکەی تر سفر دەکاتەوە. قانونێکی تری فیزیامان هەیە، قوتابی و خوێندکارە بەڕێزەکان کەوا فیزیا دەخوێنن ئەڵێ ئەگەر دوو هێز کاریان کردە سەر تەنێک پێچەوانە بوون لە ئاڕاستەدا و یەکسان بوون لە بڕدا بەرەنجامەکەیان نەکاتە سفر یانی ئەگەر دوو کەس یەکیان شتێ ڕابکێشێ دە کیلۆ قوتی بێ ئەویش دە کیلۆ ڕایکێشێ بۆ ئەولا ئەو شتە لە شوێنی خۆیان ئەوەستێ و ناجوڵێ ئێمە وامان لێ قۆماوە بڕبڕ بووین لەدلەت بووین زۆر جار هێزەکانی خۆمانیان داوە بە گژی خۆمانە بۆیە بەرەنجامەکەمان سفرە سفر هیچ بەدەستەوە بەڕێزات کەواتە دووبەرەکی و ڕاجایی و سواری هەوا و هەوەس بوون یەکەم دەرد و خۆرەی گیانی گەلان و ئاین و شارستانیەت و کۆمەڵگاکانە یەکەم هۆکار بۆ دواکەوتنی گەلێک بۆ تیاچوونی گەلێک بریتیە لە چی؟ بریتیە لە تەفرەقە لە دووبەرەکی لە ڕاجایی لە بێسەروبەری لەوەی کەس کەس نەخوێنێتەوە ئەمە لە هەرێمی کوردستان دەبینن بە یەک دەنگ دەڵێین بەڵێ بەڵێ لەدلەتین کوتکوتین تەفرەقە و دووبەرەکی لە ناو خێزانێکیشە لە ناو عەشیرەتێکیشە لە ناو مەزهەبێکیشە لە ناو دینێکیشە لە ناو شارێکیشە باڵی کێشاوە بەسەرمانە دوعایشەکەین خوای ڕزگارمان کەی دوعاکەین خوایە سەرمان خەی عیبە ئەو دوعاە وەری ناگرێت بەرز نابێتەوە هەر وەک نمونەی کابرا بۆم باسکردن کوڕەکەی مرد ئێمەش زۆر زۆر دوعامانە کرد خی گەورە پەروەردگار کوڕێکی تریان بیتێ جێگەیەم کوڕیان بۆ بگرێتەوە دوای ساڵێک و شتێک بەسەرا چوو بەڕێزێک هات وتی مامۆستا وتم بەڵێ وتی ئەم دوعانە زانی بۆ گیرا ناون وتم نەوەڵا وتی ئەم ژن و مێردە بە یەکوە ناخەون هەرەکی لە ژوورێ خەون وتم دەیتی لێمە بە درۆ دوعاکەین میلەتی کوردیش وای لێ قۆماوە هەرچی دوعای مەلا و هەرچی دوعای دایک جەرگ سووتا و ئەم سەر و ئەو سەرێ هەیچی بەرز نابێتەوە ئەزانن بۆچی چونکە تۆمان نەکردو داوای گەنمەکەین دەست بگرن بە دینی خواوە و بڕبڕ مەبن ئەی ئەگەر دەستان بە دینی خواوە نەگرت ئێ دەست بگرن بە دینی شەیتانەوە بەس بڕبڕ مەبن لەوانەیە بڵێ مامۆستا کفری وا بۆ بکەی کورە بابە کفر ناکەم ئەزانم ئەڵێم چی ئەوروپا دەستی نەگرتووە بە دینی خواوە بەڵام یەکیان گرتووە ئێگرەویان بردووەتەوە ئێستا ئەگەر میلەتی کورد یانی بەرنامەیەکی هەبوایە با عەلمانیش بایە بەس ئەمانەی ئێمە عەلمانی نین ئەمانەی ئێمە نازانم بڵێم چین ئەنا ئەو وڵاتانەی دەرەوە عەلمانین کابرا بە دینی خۆی ئەڕوا بۆ کەنیسە ئەویش ئەڕوا بۆ مزگەوت ئەم لەو سەرجادە دوو لە ڕێوە داوێن پیسیەکە ئەویش لەو سەرجادە لێوە خەڵکی کۆ کردوەوە بانگەوازی خەڵکەکە بۆ لای خوا و بەرنمەکەی خوا کۆریا بوزا پەرستن بوزا لەوانەیە زۆریان مشک پەرستن ئاو خرتەڵەکە گیزەڵەکە ڕیسەکەیان ئەوەی قمبە لە زەڕەکانە تەقێنێ نازانم چ دینێکیان هەیە بە زەوەتانێ شعبەکە لە دەوری کۆ بووەتەوە ئیتر بە زۆر بێ و بە شەق بێ بە هەرچی بێ بە مەعاش بێ مویمەوە چەپڵەی بۆ لێدەن ئەوە تا ئەمریکای بەگیرێ ناوە ئەو ئەمریکایە حسێب بۆ حسێب بۆ بیست و دوو دەوڵەتی عەرەبی ناکا حسێب بۆ چل ملیۆن کورد ناکا بەس خەریکە زیڕەکە لە بەردەمی ئاو کابرای کۆریای باکوورە بۆ چونکە قووەتی هەیە و خەڵکەکەش لە دەورینی چەپڵەی بۆ لێدەن من ئەوەیە ئەڵێم ئەڵێم ئەگەر مسلمانن دەست بگرن بە دینی خواوە ئەگەر نامسلمانیشن دەست بگرن بە دارێ بە بەردێکەوە بەڵام ئەم میلەتە ڕزگارکەن لەم نەهامەتی و لەم نەگبەتی و لەم لەدلەتیە با نمونەیەتر بێنمەوە ماڵێکمان هەیە چونکە دوایی بە لێزمە ڕەخنەم لێ گیرێ و جنێوم پێدرێ لە فەیسبووک و ئەوانە ماڵێکمان هەیە باوک و دایک حاجی فڵانە کەس با ناوی کەس نەبین حاجی فڵانە کەس دایکیشیان حاجی ژن فڵانە کەس سەریان بڕوان وێژیان ناڕوە بسم الله الرحمن الرحیم ئینجا دوای ئەوە مناڵەکانی ناو ناوە محەممەد و ئەبوو بەکر و عمر و عوسمان و علی و فاتیمە و عیشە و خەدیجە و سمەیە و ئەوانە ئەوە ماڵێکم حەزیان لە خوایە حەزیان لە دینی خوایە حەزیان لە زوڵم نییە بەڵام دایمە شەڕیانە لە ناو خۆیانە ئەم هەڵەدا لەو ئەو هەڵەدا لەو ئەم قسەی نییە لەگەڵ ئەوە ئەو قسەی نییە لەگەڵ ئەوە پیاوەکە بە ژنەکە پەتپەتیەکە ژنەکە بە پیاوەکە پوکاڵاوی لێگرێ لە دواوە ئێوە ماڵێکی ئاواتان بەدڵە نوێژگەر بن و ڕۆژوگر بن و سەرپەشت بەسەر بن و ئەبوو بەکر و عمەر و علی و محەممەد ناویان بێ بەڵام دایمە جاهنم بێ ماڵەکە ئەوە من ئەوە ئەڵێم بۆی کێ بگەی بۆیە نمونەکە وا لێ ئەکەم کاکە گیان ئێمە لەم لای شوین و لەو لای شوین قورئانە فەرمێ ولا تنازعوا با دووبەرەکی لە بینتانە دروست دەبێت ناکۆکی نیزاع بە کوردی دەڵێن نیزاع پیاوەقەیمیەکان دەڵێن نیزاع نیزاعمان هەیە ئێمە ئەوان بە یەکوە نامان کرێ نیزاعمان هەیە یعنی گرفت لە بینمانە قورانە فەرمێ ناکۆکی لە بینتانە نەبێ بۆ دڵۆپەی باران دانە دانە دێنە خوارەوە بەڵام کە یەک دەگرن دەریایەک پێک دەهێنن لافاوێک دروسەکەن گەلانی دنیا کە بە ئاواتی خۆیان گەیشتوون ڕزگاریان بووە ئەگەر لێکۆڵینەوە و لێکۆڵینەوەی ورد لەسەریان بکرێت دەردەکەوێ یەکڕیزی و پەیوەندی نێوانی تاکەکانی ئەو کۆمەلگایە زۆر بەهێز و تۆکمە بووە بۆیە ڕزگاریان بووە ئەو گەلانەش خۆخۆر و پەرتەوازن ڕۆژ لە دوای ڕۆژ بێهێز و سەرگەردانترە بن وەک گەلی کورد جگە لەم دەردە کوشندە و تیراویەی دەور و دووبەرەکی و خۆخۆریە چەند دەردێکی تر هەن کە ئێسک و پروسکی نەتەوە تێک دەشکێن و وڵات بەرباد دەکەن و دژمنان چاوی پیسیان و چڕنووکی دڕندەیان بەر ئەدەن ئەو گەل و نەتەوە بەس ئەگاتان لێبێ دەردی یەکەم دووبەرەکی حساب بۆ یەکتری نەکردن هەر خۆم هەر خۆم بەشی تۆیش ئەخۆم ئەمە ماڵی کوردی کاول کردووە ئەی دەردەکانی تر یەکەم سێ دەردمان هەیە بە یەکەوە نایەن کرێ بێ یەک یەکێکیان بوو ئەوانی کەیشە بن دوانیان بوو ئەوی تریشیان نەبێ سێ دەردن یەکەم بریتە لە ئەلجەهل نەزانی و نەخوێندەواری دووهەم بریتە لە ئەلمەڕەض نەخۆشی سێهەم بریتە لە ئەلفەقر هەژاری هەژاری ئەم سێ دەردە لە ناو هەر کۆمەلگایەکا بوون ئەو کۆمەلگا دوا ئەکەوێ وەتیا ئەچێ ئەو نیشتمانە ئەفەوتێ بابێن بۆ کوردستان ئایا جەهل لە کوردستان هەیە ئەستەغفیرڵڵا مامۆستا سەدان زانکۆمان هەیە هەزاران کۆلیژمان هەیە بە هەزاران پرۆفیسۆرمان هەیە تۆ چێڵی جالی چی واللهی ئەو جەهلەی لەم وڵاتە هەیە لە کوورە ئێرزاوێنەی نییە خۆ شەهادە حسێب نییە شەهادە وەرەقەیە کەی خەیتە گیرفانی زانین چون باخە کردار چون بەرە زانین بێ کردار باخی بێبەرە جەهل نەخوێندەواری نەزانی و نەخوێندەواری بەڕێزان هەر یەکێک لەم سێ بەڵایە دووچاری نەتەوە و نیشتمانێک بێ ئەژنۆی دەشکێنێ و لە گۆی دەخا خۆخوا نەخواستە ئەگەر هەر سێکیان پێکەوە کۆبوونەوە ئیتر مەگەر چوار ئەڵڵاه و ئەکبەر بخوێنی لەسەر ئەو گەل و نیشتمانە کە نوێژی مردووی پێ ئەڵێن و بە خاکی بسپێری بۆیە هەر کاتێک گەل تووشی یەکێک لەم دەردانە بوو یا تووش هێرسێکیان بوو نابێت بەتە ناخەمی چارەسەری یەکێکیان بخۆی بەڵکو دەبێ هەوڵی بن بڕکردنی هەرسێکیان بدەین بۆ نمونە فەقیری فەقیری چ بەڵایەکە هەژاری کە کاری شەیطانە یعنی چی الشیطان یعیدکم الفقر شەیتان وعدی فەقیر کەوتنتان پێدا بە ذاتی خوا ئەمرن لە برسانە بەخوا تۆ ئەمری لە برسانە بەخوا فریا ناکەوی کورە خەریکی چیت ئەوە شەیتان وەسوەسەی ئەوە دروستەکە لە دڵی ئەم خەڵکە ئیسراحەتی لێ بڕیوین دوو فەردە لە برنج برنج لە ماڵیایەتی حسەبی مشکەکەم بۆ باسکردن کابرا فەردە ئارد و بردبووی بۆ ماڵەوە دای نابوو برنج هەرچی مشتی ئەو گەڕەکە بوو چوو بۆ ماڵەکە بەشی دراوسەکانی چوو بوون وتی ئەوە چییە تومەزەمە کابرا ئەوەنە خەزنی کردو هەر وتیانە دنیا کاو نەبێ و ئیتر خواردن نایە هەر بردوێتێ ماڵەوە مشتی شارەکان بووی لە ماڵیوان کۆبووەتەوە کاکە ئەمە ئەگەر ئەگەر شەیتان لە دڵیا مۆری لێ نەدابێت تۆ برسی تۆ برسی تۆ ئەمری لە برسانە بۆ ئەم کابراوە ئەکا ئەگەر فیقەی بەخواێ بۆ واکە ئەگەر هەژاری لە ناو گەلێکدا زۆر بوو نەخۆشی بڵاو دەکات بڵاوە دەبێتەوە پاشان نەزانی و نەخوێنەواریش زۆر دەبێ چونکە خەڵک توانای کڕینی عیلاجیان نییە بۆ ئەوی نەخۆشەکان چارەسەر بکەن فەقیرە توانای خوێندنی نییە مناڵەکەی بنێرێ بۆ مەکتب قەرتاسەی بۆ بکڕێ و جلوبەرگی بۆ بکڕێ و ماشەڵڵا هەموو ساڵێک ئەبێ جلوبەرگی تازە بە پێی مواسەفاتی ئەو کۆمپانیایەی فلان و کوڕی فلان و فیساری کچی فیسار لەگەڵ یان ڕێکەوتون تەلەبەکانە بێ خۆیان بگۆڕن یە نیمانە ئێ نیمانە چی بکەم ئێوارە سەیری ڤیدیۆیەکم کرد لە فەیسبوک مناڵێک ئەچێتە سەیدەلیەک وەرەقەیەکی پێ ئەیدا بە دکتۆری سەیدەلیەکە ئەڵێ مامە ئەڵێ بەڵێ ئەڵێ ئەو دەرمانە هەیە ئەڵێ بەڵێ ئەڵێ بایی چەنە ئەڵێ بایی بیست دینارە ئەڵێ من تەنها حەو دینارم پێیە ڕجاو لێ ئەەکەم بم دەرێ بەخوا ئەوی تری بۆ ئەهێنم لەگاڵتەمان پێکەی بڕۆ نییە مامە گیان دایکم هیلاکە ئەمرێت تخوا بە دایکم نەمرێت تخوا بم دەرێ بەخوا بۆ تەهێنم تووڕە بێ لێی دوایەکە تری بۆ بانکە پۆلیسی بە بانکە دەریەکەن بە گریان دەریەکەن هەریەتەوە ئەڵێ مامە کورە بیکە بە خاتری خوا بەر دایکم نەری دایکم زۆر خۆش دایک دەبرێ کەیفی خۆیەتیم نەقم چێ بەسەرەوەیشی من نییە بڕە بیست دینارەکە بێنەوە با بدەمێ ئەمە ئەگەر لە حەمە ئاشەوان داوای بکردایە یارمەتی ئەدایە داوای نێدا یارمەتی نێدا ئەگەر لە کاک مارفی گاوانی بامۆک داوای بکردا یارمەتی ئەدا یارمەتی نێدا یارمەتی ئەدا ئەی ئەمە چییە ئەمە شەهادەیە ئەمە دکتۆری سەیدەلیە ئەڵێ نا خەڵکۆ بنەوە هەر مناڵ ئەگری و هەر دەریەکەن و هەر ئەگری ژنێک گێتە پێش ئەڵێ ئەوە کێشە چییە ئەڵێ داوای دەرمانێکا بە بیست دینارە و حەوت دیناری پێ ئەڵێن بڕۆ بیستەکە بێن ئەڵێ نییە ئەڵێ دەبی دەرێ منەی دەمی ئەڵێ کەیفی خۆتە ئەڵێ بەم ناڵەکە هاوە حەو دینارەکە بۆ خۆت ئەوە بیست دینارەکە دا دەرمانەکە دەتی ودا یەکێکی تر ژەڵێەوە بیست دینارەکە دەمە حەوتەکەش بۆ خۆ هەر یەن و بیست دیناریە دەنێ ئەمانە یعنی کۆمەلگا خەیری تایە بەڵام جاری وایە مەڕێمان لی ناکەوێت ئەبێ کۆڵ نەدەین ئەبێ هەوڵ بدەین جاکە لە هەژاری لەگەل و نەتەوا بڵاوەی کرد نەخۆشی سواری سەریە بێ بۆ چونکە پارەی نییە ئیلاج بکە بەڕێزان خەڵکی کوردستان ئەزان خەسەخانەکانی حکومەت پەنچەرن بەسەر سکۆر ڕۆشتون خەسەخانەکانی حکومەت ئێ بابە بۆ ئێ ئەم دکتۆرە لەم خەسەخانەی حکومەتە پیاوێترە و لەو خەسەخانە پیاوێترە ئێ باشە بۆ وەڵا لێرە نییە بیبە بۆ هیندستان بیبە بۆ ئەردەن بیبە بۆ تاران بیبە بۆ تورکیا ئەی خۆی وەڵێن کوردستان پێشکەوتووە ئەی خۆ عیب نییە تخوا ئەم قسە لە ڤیدیۆیەکی تر ئاڵێ حسنی مبارەکیان بر بۆ وڵاتێک تەداوی بکەن حیمایەکانی زۆر بوون دەوری خەستەخانەکان دابوو پیرەژنێ لە ژوورەوە بوو وتی ئەوە چییە ئەم ئەم شتانە پیانە لە حەرەز ئەمە چین وتی ئەوە ڕئیسی وڵاتێکی عەربی وڵاتێکی گەورەی عەربی لێرەیە تەداویەکەن وتی چەند ساڵە حکمی ئەم وڵاتەیەکە وتیان سی و پێنج ساڵە حکمی ئەو وڵاتی میسرەکە وتی عەمری نەمێنێ نەیتوانی خەسەخانەیە دروستکە عیلاجی خۆی تیا بکە پیرەژنێک پیرەژن پیرەژنێک لە ئەڵمانیا لە بەریتانیا لە نەمسا لە بەلجیکا ئاواڵێ بە ڕئیسی میسری السید المهیب محمد حسنی مبارک حفظه الله و رعاه ناوی زل ناوی زل بەڵام دێی وێران دەسەڵاتمان نییە نەخۆشێک هەیە هەرکەس یە بۆ ماڵتان ئەوە بە نایبن بۆ هیندستان وەڵایەمێکێکمان بوو بردمان بۆ ئەردەن بۆ دوبەی بەخوا شکر چاک بێ یەکاکە نیمانە تێ نییە شەڕ البەلیەتی ما یضحک بەڵا ئەوەی خراپە کە تێبکەنێنێ ئەگەر فەقیری بڵاوەی کرد لە گەلە فەقیری هەیە لە هەرێمی کوردستان بەڵێ بەڵێ زۆر زۆری ئەم میلەتە فەقیرە گەنج سەری خۆی هەڵەگرێ هەشتامان لێخن کێ هەشت هەزارمان لێخن کێ ئەوەیشی لێرەیە تووشی نێرگەلە و تلیاک و سیل و سەرەتان و دۆمینە و سێکس و هاوڕەگەزبازی بووە مامۆستا چییە ئاگری نا بە دنیاوە خۆ تۆ جوعای پێشوو پێشووتر وا نەبووی ئاخر ئەگەر نەیڵێم خوا ئەمگرێ من باسی ئەو دەردانەت بۆکەم ئەبنە هۆی تیاچوون و دواکەوتنی کۆمەڵگا فەقیری ئایا میلەتی کورد فەقیرە چاوەڕوان بین سواڵی یوئەنمان بۆ بێ کورە هەر خەریکە دڵمەتەقێ خەڵکینە گەنمی کوردستان ئیمساڵ بەشی هەمووی عێراقیە کرد حکوومەتی هەرێم و مدیر و وەزیر و فەلاحەکان حکوومەتی بەغاگەنمەکەمان لێوەرناگرێ زوڵمان لێکە کورە لەو دەشتە هەڵی ڕژایە باوکو ساڵان باران لێی بایە ئیسان میلە ترسی نانی نەبوو پەتاتەکەیشی بکردایە بە سەری ئەترسی پێخۆریشی نەبوو کابراەک نکتەیەکی خۆشی بۆ گێڕام بابەتان گێڕمە ئەلەم ڕۆژانە وتی مامۆستا وتم بەڵێ وتی حاجێ بوو لای ئێمە زۆر حیوانی زۆر خۆشەویست دەوری هزار سەر حیوانی هەبوو وتم بەڵێ وتی دوو کاوڕی هەبوو یعنی کاوڕی کاوڕە نێر گەوڕەکەیان پیس بووتی ئەچرە چوونە ناو پەین و شتیاکە و شتا زۆر پیس و پۆخڵ بوون وتی برنی بۆ بازار فرۆشتنی وتی پیاوێکی تری لای خۆمان لێی کڕی کاوڕەکانی لێ کڕی بە سەو دینار ئەو وەختە هەر یەکی بە پەنجا وتی بردنیە بۆ ماڵە جوان شواردنی بە سابون و شامپۆ و شانەی کردن و ئینجا خزمەتی کردن و بردنی گەڵای بۆ هێنان و گیای بۆ هێنان و دەی دەیدی هەفتەیە خزمەتی کردن تیسکیان بریسکەیە وتی بردنیە بۆ مەیانەکە وتی حاجی وتی حاجی فڵانە کەسی بڵێ وتی ئەو دووشەک بەرانم بەرێ پێم بفرۆشە هەری نەکاری خۆی دوو کاو ڕەگە ڕەکەوتی ئەو دووشەک بەرانم پێ فرۆشەوتی بەسەر چاوتی بەچەند تی بە دوو سەد دینار وتی فەرمو ئەوە دوو سەد دیناری دایە وڵاوتی تر ئەم پیاوە زانی ئەمەینەکانی خۆی کە چوونە بۆ ماڵە دوو ڕۆژی پێچوو لەگەڵ ڕەکانە وەکو خۆیان لێ هاتوو ئەو کورە بخۆینەکانی خۆمەم کارداوای لێ کردوم دوایی ئەمەی کە پێی فرۆشت بووە بە دوو سەو لە مزگەوت دوعای کردبووم خوایە گیان ئەمانە وتی هەڵسە خوا حاجی نییە بخەڵەتێ خوا حاجی نییە بخەڵەتێ ئەگەر لە خۆڵ بێ جا ئێمەش وامان لێ قۆماوە نەخۆشی کە بڵاوەی کرد نەزانی باڵە کێشێ بەسەر وڵاتە چونکە کابراکە نەخۆش بوو ناتوانێت بچێ بۆ مەکتب ناتوانێت بچێ بۆ حجرە ناتوانێ ئیشکا هەژاریش باڵەکێشێ بەسەریا ئەوە فەقیری ئەوە نەخۆشی ئەی ئەگەر هات و جەهل و نەزانین نەخوێنەواری لە وڵاتێک کاتە شەنەی کرد ئەو کاتە نەخۆشی و هەژاری باڵەکێشن بەسەر ئەو خەڵکە بۆ هیوا هەیە نازانێت کاسبی بکە دوکانێکی باشێ لە ناوەڕاستی بازاڕە ڕۆژی لەوە چ حوسە و پەنجا پیاکەڵێ خوا نەی بڕی خوا هەر ئەو دوکان ئەگەر بیدا بەکرێ ملیۆنێکی دەنێ بەس نایدا ئێمە نەزانیە کاکە خۆمە ساڵحی وەلیەتی نییە لێی نازانێ کابرا یەک دۆنم ئەرزی هەیە ئەیکا بە تەماتە و بامێ و زەراعەت بەشی یەک ساڵ بە زیاد و واریاتی دەرەکە ئەمیش فێر بووە لە نەنیەیوە لە باپیرەیوە فێر بووە هەر بەزمە کۆنەکە وەڵا بە حاڵ بەشی ئەوێ واتیا ئێوارە چێشتەی بێرن و بیخۆن دێمە نەزانیە برا ئەمە نەزانی و نەخوێنەواریە لەبەرەوە ئێمە سێ دەردی گەورە یەخەی گرتوین نەزانی و نەخوێنەواری نەخۆشی هەژاری خی گەورە بمان پارێزێ لە هەمویان اینجا چارە چیە دەرمانی باش بەکاربێنین نا ئەبێ ویقاە بەکاربێنین خەیرول الوقایەت خیر علاج باشترین دەرمان بریتە لە وقایە نەک بڕۆی بۆ فلان دکتۆری مهم جاری وایە لای پێوەکە دانیشی ئەڵێ مامە ساڵم بەڵێ ئەڵێ ڕۆشتم بە لای دکتۆرێک لە تاران وابوو لە دوبەی وابوو لە هندستان وابوو شادەکەی وابوو وابوو وابوو وابوو توش دەڵێ الحەمدلله کە من نەڕۆشتم بە لای هیچ کامیان و ئەم دکتۆرە ناناسم لەبەرەوەی نەخۆش نیم شەست دەفتەرم سەرف نەکردووە الحەمدللە خوایە کە شەست دەفتەرم نییە لە نەخۆشیا سەرفی کەم ئەها کاکە گیان ئەوە مهم نییە چ دکتۆری عیلاجی کردووی ئەوە مهمە چۆن خۆت بپارێزی نەخۆش نەکەوی چۆن خۆت بپارێزی فەقیر نەکەوی چۆن خۆت بپارێزی نەخوێنەوار و نەزان نەبیت خەڵک پاشقول و لێباو بخەڵەتێنێ بەڕێزان لەم چوار دەردە کوشندەتر دەردێکی تر هەیە بریتە لە دەردی تونڕەوی و ئیرهاب ئەزانن ئیرهاب و تونڕەوی لە چیوە سەرچاوە ئەگرێ ئیرهاب لە نەزانی و لە جەهلەوە سەرچاوە ئەگرێ ئینسانی زانا و لە خواترس ناتوانێت ئیرهابی بێ و ناتوانێت تونڕەو بێ بۆیە توندڕەوی لە جیهانە لە چیوە سەری هەڵدا لە نەزانی و دواکەوتنی گەلانەوە سەری هەڵدا ئەم دەردە هیچ مەبدەیەک و هیچ دینێکی نییە هیچ ڕەگەز و هیچ نیشتمان و نەتەوەیەکی نییە ستەمێکە لە پاش خۆی پیسبوونی زەوی و ژینگە بەجێهێڵێ ئافاتێکە تۆوی بە شەریەت دەبڕێت و کشتوکاڵ و سەوزایی بن بردەکە ئیرهاب دوژمنی مرۆڤایەتیە بەگشتی ئیمانت هەبێ یا کافر بی بەلای ئیرهابیەوە گرنگ نیە چونکە کەسێک دەستی چووە کوشتنی مرۆڤێک بە ناڕەوا وەک ئەوە وایە هەموو مرۆڤایەتی کوشتبێ کەسێکیش مرۆڤێ ڕزگار بکە وەک وایە هەمووانی ڕزگار کردبێ بۆیە دەبینن خوا شتێکی حەرام نەکردووە لەسەر خۆی و لەسەر خەڵک گەورەتر بێ گەورەترین زوڵم ئەوەیە زوڵم لە خۆت بکەی و لە خوای و لە خەڵکی بکەی إن الشرك لظلم عظيم بۆیە ئیرهاب زوڵمێکی گەورە و تاوانێکی خراپە دژمنی مرۆڤایەتی و شارستانیەتە لەسەر زەویە چونکە تونڕەوی پیسکردنی ژینگە و گەندەڵیە لە سەدا سەد پێچەوانەی چاکسازیە خوا چاکسازی و چاکەکاری پێ خۆشە و قینیەتی لە فەساد و لە گەندەڵی تێکدان و پیسکردنی ژینگە لە منداڵدانی ستەمەوە لە دایک دەبێ لە ناو کۆمەڵگاکانە لە هەر کوێ زوڵم بوو لەوێ توندڕەوی پەیا بێ لەوێ ئیرها پەیا بێ دنیا تێک چۆ بە یەکە بە دەستی بە خراپەی دەستی خەڵک ستەم چۆن سەراڵدات دەست پێکا ناو کۆمەڵگە ئەگەر خەڵک بێدەنگ بوون و وەستان لە ئەمر بە چاکە و لە ڕێگری لە خراپە ئەوە ئیتر ستەم لێەوە زڵم لێەوە دەست پێکا بەڵکو ڕازی بوون بە ستەمی ستەمکار ئا لەوێ داستەم دەست پێکا ستەمکار خۆی لێ دەبێ بەخوا و حاکمی مطلق بەسەر خەڵکەوە هەر نەتەوە و گەلێک فەرمان بکا بە چاکە و بەرگری کا لە خراپە باشترین ئومەتە و هەر گەلێکیش فەرمان بکا بە خراپە و ڕێگری بکا لە چاکە خراپترین ئومەتە هەر لەبەر ئەوەشە خوا فەرمانی بە چاکە و بەرگری لە خراپەی پێشی ئیمان خستووە سەرنج داوە قورئان خوێن كنتم خير أمة أخرجت للناس أها نال شون جكن تأمرون بالمعروف وتنهون عن المنكر دعاء وتؤمنون بالله شن مهمة لآخر سورة كهف خوا فرمي فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا دوایی ئەفەرمێ وەلا یشرک بعیبادەتی ڕەبیه ئەحەدا با ئاگامان لە دوو بەرەکی بێ خراپە با ئاگامان لە نەخوێنەواری بێ خراپە با ئاگامان لە هەژاری بێ خراپە با ئاگامان لە نەخۆشی بێ خراپە با ئاگامان لە توندڕەوی بێ خراپە هەیە نانی کاسکانی ماسیە خوا و پاسی جرتاواکە هەیە لە ماڵی خۆی دانیشتووە نانی ئەم مەملەکەتە خوا و بەڵام دوعای خێر بۆ توندڕە و بۆ کەسێکە کا خۆی ئەتەقێنێتەوە مەملەکەتی وێرانەکە فەرقیان نییە لە سزا فەرقیان نییە وەک یەکوان دەربارەی بارودۆخی هەرێمی کوردستانیش باش تێ بڵێم بەڕێزان من هەمیسان بۆچوونم وایە ئەم کارانە بەخێر تەواوە بن ئەم کارەی کەوا دەوری ئەم هەرێمی کوردستانەی داوە ومێدم وایە بەخێر تەواو بێت با لە ڕەحمی خوا بێ هیوا نەبین ئەمە یەک ئێمە قسەی خیرمان زۆر کرد دوعای خێرمان زۆر کرد بەڵام بارودۆخەکە بەم جۆرەی لێهات کێ دەزانێ ئەم خەوە ئەوەندە قرس نییە لە جیاتی جەرەسی مۆبایل و سەعات لێدانی بەرمیلی بوێت زەلامی وایە جەرەس تەوقیتەکە لە پاڵ خۆیان خەبەری نابێتەوە ئەبێ بەی لە تەنکی اینجا خەبەری بێتەوە لەوە چێ ئێمەش بە زرمەی بەرمیل اینجا خەبەرمان بێتەوە ئاگرەکە بکوژێنەوە ئێمە دەزانین حکوومەتی عێراقی لە کاتی دەسەڵاتدا هەرچی حکوومەت لە عێراقا حکومی کردووە لە کاتێکە دەسەڵاتیان بووبێ نە لە خوا ترساون نە حیسابیان بۆ دۆستایەتی و دراوسێتی نەیان کردووە لەسەر یاسای زۆرم هەیە و تەوەندا هاڕم ئیشیان کردووە بە تایبەتی ئەگەر دوو برا گەورەش بکێشن بە پشتیا و ئافرینی لێ بکەن بەڵام خوا لە سوڵتان مەحموو گەورەترە لەم لایشەوە دەسەڵاتدارانی هەرێم دەبێت بزانن باجی ئەو هەموو گەندەڵی و پێشێلکردنی یاسا و پەکخستنی پەرلەمان و حکوومەت و ئەوانە ئەبێ بدەن هەروەها ئەو هەموو تکا و ڕجایەی لێمان کرا کە ئەو گشتپرسیە نەکەین بەڵام کرا و کردمان دەبێت ئێستاش ئامادەی هەر دەرەنجامێکی نەخوازرا و خراپ بین لەلایەن دراوسێکانەوە و بیشگەینە قەناعەت ئەم خاڵم لێ وەربگرن بگەینە قەناعەت سەلاحەدینی ئەیوبی خۆفرۆش نەبوو شێ مەحموی مەلیک عەوام و نەخوێنەوار و ناسیاسی نەبوو قازی محەممەد نەخوێنەوار و ناسیاسی نەبوو مەلا مستەفا نەخوێنەوار و ناسیاسی نەبوون چونکە گەنجانی ئەمڕۆ سیاسەکانی ئەمڕۆ گاڵتە بە سەلاحەدین و بە شێ مەحموی مەلیک و بە قازی و بە مەلا و مەلا مستەفا ئەوانەیەکەن ئەڵێ نەیان زانی ئەی خۆی ئێمە زانیمان نا نا بەڵکو بەرژەوەندی ئینگلیزەکان و شێ مەحموو ڕووسەکان و قازی محەممەد ئەمریکیەکان و کوردستان مەلا مستەفا وای دەخواست بماندەن بە شوو ئەو نەهامەتیانە بەسەر کوردا بهێنن بەڵام وا دیارە سیاسیەکانی سەدەی بیست و یەک زۆریان ماوە بگەنە ئاستی ئەو قیادانەی پێشوو خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ خوا عاقیبەتمان خێر بکە خوا ئیسلاحی حاڵمان بکە خوایە سەرکەوتوو سەرفەرازمان بکەیت خوایە لەم بەڵا و لەم مصیبەتانەی یەخەی بە عەبدەکانی تۆ گرتۆ خوای ڕزگارمان کەیت خوایە لەم ئافات و هەڕەشانەی دەوری داوین خوای ڕزگارمان کەیت خوایە ئەوەی ئەمان ترسێنێ بیترسێنی خوایە ئەوەی زوڵممان لێکا پشتی بشکێنی خوایە ئەوەی حەقمانە خوا خوایە جەرگی دەربێنی